وخسف القمر. و مانگ گیرا و تاریک بوو. وجمع الشمس والقمر. و ڕۆژ و مانگ کۆ کرانەوە. یقول الانسان یومئذ این المفر. ئەو کاتە مرۆڤ دەڵێ، دەربازگە لە کوێوەیە؟ کلا لا وزر. نەخێر هیچ پەناگەیەک نییە. ئنجا وای بۆ تۆ. ئەیەحسەب الئینسان ئەن یوتڕەکە سودا. ئایا مرۆڤ وا دەزانێ کە هەر وا بەڕەڵا دەکرێ و پشتگوێ دەخرێت؟ ئەلەم یەک نوتفەتا من مەنی یومنا. ئایا نوتفەیەک نەبوو لە تۆو کە ڕژێنرایە منداڵدانەوە؟ ثم کان عەلەقە فخلق فسوا. لە پاشان بوو بە خوێنی پارەیەک